بەتەما نەبوون ئەی موسلمانینە کە لە قەڵاکانیان دەربچن، خۆشیان وایان دەزانی کە قەڵاکانیان دەیانپارێزێ لە سزای خوا، بۆیە سزای خوایان بۆ هات لە شوێنێکەوە کە گومانیان بۆی نەدەچوو، وە خوا ترسێکی خستە ناو دڵیانەوە کە خانووەکانی خۆیانیان وێران دەکرد بە دەستی خۆیان و بە دەستی ئیمانداران، ئەوەی کۆچ بکات بۆ لایان خۆشیان دەوێ و شک نابەن لە دڵی خۆیاندا هیچ جۆرە حەسوودی و بەخیلیەک لەبەر ئەوەی بە کۆچکەران درا و باوی ئەوان ئەدەن بەسەر خۆیاندا با خۆشیان زۆر پێویست بن پێی و ئەو کەسەی خۆی لە ڕژدی دەروونی بپارێزێت بەڕاستی هەر ئەوانن سەرفرازان. داستانی ئەم جوولەکانە وەک داستانی ئەوانەن کە لە پێش ئەماندا بوون بە ماوەیەکی کەم سەرەنجامی کاری خۆیان چەشت وە بۆ ئەوان هەیە سزای سەخت. كمثل الشیطان اذ قال للانسان اکفر سبحان اللە عما یشرکون ئەوە ئەو خوایەیە کە بێجگە لەو پەرستراوی تر نییە پاشا و پاک و بێگەرد و ئاشتیدەر و دڵنیاکەر و چاودێر و پارێزگار و زاڵ و خاوەن شکۆ و شایستەی هەموو گەورەییەکە هەر بۆ ئەوە هەموو ناوێکی هەرە جوان و پاک هەرچی لە ئاسمانەکان و زەویدایە ستایشی ئەو دەکەن و هەر ئەوە باڵادەستی کاربەجێ